شەهرەزاد وتی ئەگێڕنەوە کابرایەک تورەکەیەک زێڕی پێبێ ئەدا بەلای کۆمەڵێک دزدا ئەوانیش ئەبڵەقی ئەو هەموو زێڕ و پارێ ببوون یەکێکانوتی ئازا و کەسێ بتوانێت ئەو کیسە زێڕە بدزێت دزێکی دی هەڵی دایە بڕوا بکەن من ئەتوانم لێی بدزم ئەوانی ژووتیان بڕوا ناکەین بتوانیت ئەو تورەکەی بدزی ئەوی شەستاوتی هەر ئێستا لەگەڵ یەڕۆم تاکو ئەو تورەکە زێڕە نەدزم ناگەڕێمەوە لێدا و شوێن کابرا کەوت تا گەشت نەماڵەوە کە چوە بەردەرگای ماڵی خۆیان کابرا خۆی کرد بەرژوردا و دزە شوێنی کەوت هەتا چوە ژوورەکەی خۆی لەوێش دوا بە دوای کابرا خۆی کرد بە ژوورەکەدا ئەمجا کابرای زەڕنگەر تورەکەکەی فرێدا سەررجەکەکەی و بەکەنیزەکەی وت ئەو مەسینەیەم بۆ پڕکە لە ئاو با دەستنوێشەکەم بشۆم لە ژوورەکە چوە دەرەوە دزەکە پەلاماری تورەکەکەیدا بە دزیەوە لە ماڵەکە هاتە دەرەوە بە پەلە گەڕایەوە کەڕوانی هەموو دزەکانی هاوڕێی چاوەڕێەکەن ئەوش سلاوی کرد و تورەکەکەی خستە بەردەمیان ئەوانیش زۆر وەسفیان کرد وتیان بەڕاستی دزێکی بە تواناو بەسەلیقەی ئەمە پاشەوەی کە بەسەرهاتی شوێن کەوتنەکەی بۆ جێرانەوە دواتر یەکێکیان هەڵیدایە جا ئەمە چ کارێکە ئێستا ئەو کابرا سزای کەنیزەکەیەدا و لە خۆڕا تاوانباریەکە بەدزیکردن ئەم جابێت هەم قۆم خۆیان دواتر بە دزەکەڵێن ئەتوانی چۆن دزیوتە ئاواش بیجێڕیتەوە بۆ خاوەنەکەی و نەهێڵیت ئەو کەنیزەکە داماو سزای ناڕەوا بدرێ دزەژەڵێ بەڵێ ئەم جا تورەکە کاڵەگرێت و بەڕاکردن ئەڕاتەوە بۆ ماڵە زێڕنگەرەکە لە دەرگادا کە لەیەکەنەوە ئەی بەنە ژوورەوە ڕوە کاتە کابرای زێڕنگەر وەڵێ قوربان من کۆیلی حاجی دراوسێت دوکانتانم حاجی نردومی ئەڵێت ئەو تورەکە زێڕەی بۆچی لەبەر دوکانەکەی خۆی دافرێداوە ئەگەر من هەڵم نەگرتایەوە بۆی و نامۆیەک خەڵی گرتاتەوە جارێکی دی چاوی پێی ناکەوتەوە خانە خوێش هەندێ بۆ حاجی دراوسی ئەپارێتەوە و نزای بۆکە دزەکەڵێ قوربان ئەبێت نامەیەکم بۆ بنووسی کەوا ئەو تورەکە زێڕت لە من وەرگتووە ئەگەر نا بڕوام پێناکە زەڕەنگەرە چێتە ژووری ئەو دی و کاغز بێنێ دزەکەش سەیرەکە کەنیزەکە دڵخۆش بوو گەشایەوە خواحافیزی لێکات و لە ماڵەکە دێتە دەرەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. Thank you. شەوێ لە شەوان لە ماڵی خۆیدا لێی دانیشتبوو هێندەی زانی لە دەرگای ماڵیاندا ئەویش خزمەتکارێکی نرد دوای کەمێک هاتەوتی قوربان کابراایەکی بۆشناخی شەق لە دەرگادایە و خزمەتکارێکی بەدواوەیە سندوقێکی خستۆتە سەرسەر ئەڵێت گەرمیر ڕێم بدا بێمە ژوورەوە کارێکی نهێنیم پێێتی میریش هەستا و فەرمووی لێکرد و هێنایە ژوورەوە هێندە بە شانشکۆ بوو بۆیە زۆری ڕێز لێکرد لای خۆیەوە داینا ئەمجا لێی پرسی خێرە کابراوتی قوربان ئەوی ڕاستی بێ من کابراەکم دزیکردن پیشەمە میر وتی بەڵێ کابرا لەسەری ڕۆشت وتی بەڵام دوای ئەوەی ئەم سندوقە پڕخشلی زێڕم دزی بڕیارمدا ئیدی لەمە و دوا دزینەکەم و تۆبم کرد میر دەستی بر سندوقەکەی کردەوە بینی پڕیەتی لە گوڵدان و پەرداخ و قاپی زێڕ ملوانکە و گۆی مرواری ئەم جا سەری سندوقەکەی نایە وتی بەڵێ کابرای دزەوتی قوربان تۆمە پیاوێکی بارزانانی بۆیە ئەم سندوقم بۆ هێناویت و بۆ خۆت ئەم جا پرسی میری بەڕێز تۆ ئەڵێی ئەم هەموو زێڕ و مرواریە بای چەندە میریش بێ سێودوتی نزیکەی چل هزار دینار دزەکە و تێم هەموو زێڕ و مرواریە هەمووی بۆ خۆت گردنت ئازابێ خۆ ئەگەر هزار دینارێکم بدەیتێ کاسبێکی پێوە بکەم و ڕۆزی خۆم حەڵال بکەم ئەوە یارمەتیت داوم میر زۆر خۆشحاڵ بوو هەرزوو چووە ئەو دی و تورەکە پارەیەکی هزار دیناری بۆ هێنا دزەش دوعای خێری بۆ کرد خۆی و خزمەتکارەکەی بەو شەوە لێیان دا و ڕۆشتن ڕۆژی دواتر میر نادیە شوێن زێڕەنگەر کە هات قاپ و قاچاخ و ملوانکەکانی بشکنی بە میریوت بەداخەوە ئەمانە هەمویان مس و شوشەی بێنرخن میر هەژارێکی زۆری خوارد نردی بە شوێنیدا بێسوود بوو ئەویش دەڵێ ڕۆژێکیان چوومە دەرەوە بۆ سەیران بەڕێوە بووم بۆنی خواردنێکی زۆر خۆشم کرد ئیدی قەڵەمی ئەژنۆم شکا لە کاتێکدا کا گەڕان بزانم ئەو خواردنە لە کوێ و کام ماڵ ئامادەکرێ گوێم لە گۆرانێکی زۆر خۆشیش بوو کە لە ژیانمدا دەنگی ئاوا خۆشم نەبیست بوو بۆیە لەو ماڵە نزیک بوومەوە کە دەنگی گۆرانەکەی لێوە ئەهات پرسیارم لە کابرایەکی دوکاندار کرد کە ئاخۆ ئەمە ماڵی کێیە کابراوتی ئەمە ماڵی فلانی کوڕی فلانە و بازرگانە تێکەڵاوی بازرگانان نەبێ تێکەڵاوی کەسانی دیکە ناکە لە کاتێکدا کە من بە سواری ئەسپەکەمەوە ئەم پرسیارەمە کرد دوو ئەسب سواریش لەو لاوە هاتن کابراژوتی ئەو دوانە زۆر زیرەک و ڕەوش جوان و هاوڕێ نزیکی ئەم بازرگانن ناوی هەردووکیانی پێوتم منیش ئاوزەنگم لە ئەسپەکەمدا لەو دوانە نزیک بوومەوە لەگەڵ یان ڕۆشتم تا گەشتینە نزیک دەرگای ماڵەکە ئەمجا چوومە ژوورە و دوانەکەش بەدوامدا خانە خوێ زۆر ڕێزی گرتم پێیوا بوو کە ناسیاوی ئەو دوانم منیش بەخۆمت خوا بە دڵی خۆمی لەگەڵ کردم و بە خواردنە خۆشەکەیش گەشتم کە لە خواردن بووینەوە چوینە شوێنێکی تر بۆ دانیشتن خانە خوێ پیاوێکی ڕووخۆش بوو لە قسەکردنیدا ڕووی تێکردم هەروها دوو میوانەکەشت چونکە پیان وا بوو خزمی خانە خوێم ئەم جا دەستمان بە خواردنەوە کرد هێندەم زانی کەنیزەکێکی ناسک و زۆر جوان هات و گۆرانیەکی بۆوتین کە ئاوا دەستی پێکرد ئێرە ئێمەی چۆن لە خۆگرتووە تۆش هێشتا هیچ کە نەوتووە خەلیفە جان منیش هەستم جوڵە ئەمەم پێوت ئەی کە نیزەک شتێکت ناوە کە بیکەی کە نیزەکە کە تووڕە بوو ئەو دەکەی فرێدا و پرسی ئەوە لە کێکەوە خوێڕی ئاوا تێکەڵتانە بێ منیش کە هەستم کرد کۆڕەکەم لێ تێکدان زۆر پەشیمان بووم چارم نەما ئەوەندە نەبێت و دەکەم هەڵگرتەوتم ئێستا ناڕێکەکە ڕازەکەمەوە ئەوانیش چون عودێکی تریان بۆ هێنام منیش ژەیەکانم نەسب کردە و دەستم پێکرد هێندەم زانی کەنیزەکە کەوت بەسەر دەست و پێم داوتی گەورم بمبەخشە بەو خویە نەمناسیتەوە ئەم عود ژەنینەی تۆ هەرگیز نازانم ئەمجا دەستم بە گۆرانی وتن کردەوە خەڵکەکەش زۆر بەدەنگ و ئاوازم معجیب بوون و داوای گۆرانیان لێکردم ئیدی خەڵکەکە زۆر سەرخۆش بوون دواتر هەریەکە بەرەو ماڵی خۆی چۆوە تاکو خۆم و خاون ماڵ و کەنیزەکەماینەوە ئەمجا لەگەڵ کابرادا چەند پێکێکی دیمان هەڵدا دواتر پێیوتم تەمەنم بە خۆڕایی بەسەر بردووە چونکە کەسی وەک تۆم نەناسیوە توخوا تۆکیت شەوی سێ سەد و سی و نۆ. شەهرەزاد جێڕایەوە ئیبراهیمی کوڕی مەهدی وتی بەسەرهاتی خۆم بۆ جێڕایەوە بەڵام ناوی خۆم پێنەوت دواتر هێندەی سوێندام ناچار ناوی خۆم پێوت کە ناوەکەمی بیست هەستایە سەر پێ وتی ئەڵێم ئەمە لە هی وەکو تۆ نەبێت ناوەشێتەوە سوپاس بخوا خانەوادەی خەلافەت هاوڕێمە و هاتۆتە ماڵم ئەم جا بە زۆر دام نیشانە و ئەم جا پرسی بۆچی هاتوومە ماڵەکەی ئیدی هیچم لێنە شاردە و هەموویم بۆ جێڕایوتم خوارد نەخۆشەکەت ئەوە تێرم لێ خوارد بەڵام گۆرانیەکە لێ تێر نەبووم ئەم جاوتی خوایار بێ بەو ئاواتەی شدەگەی ئەم جاباین کرد فلانە کەنیزەک کەنیزەکە گۆرانی بێژەکەم بۆ بام کەرەوە یەکە یەکە هەموو کەنیزەکانی خۆی هێنایە بەردەمم بەڵام هیچیان ئەو ئافرەتە نەبوون دواتر پێوتم بەو خویە ئیدی کەس لە ماڵەکەمدا نەماوە نەیبینی تەنیا دایک و خوشکم نەبێ ئێستا ئەوانیش ئەهێنمە بەردەمت ئەم جا خوشکەکەی بان کردە ژوورەوە منیش ناسیمەوە کە ئەمە ئەوەیە گۆرانەکەی چڕی ئەم جا خانە خوێ فەرمانی دا بە خزمەتکاران کە ڕێوڕسمی مارەکردن ئامادە بکەن و بچن دوو شایەت و قازی ئامادە بکەن کە هەموان ئامادە بوون ڕووی کردە شایەتەکان و کە دوو پارچە زێڕی پێبووتی ئێم وا کردە شایەت کە من ئەم خوشکەی خۆم لە برایمی مەهدی مامی میری مسلمانان مارە کرد و مارەیەکەی ئەم پارچە زێڕانەیە ئەم جاوتی ئەوە خوشکەکەم لێ مارە کردی بەو مارەیە دیاری کراوە ئەم جا پارچە زێڕێکی دە دووشایەتەکە و ئەوی دیدایە خوشکەکەی وتی گەورم هەر ئێستا بۆ دەجگوێزمەوە خانوێکی ئامادەکراوی خۆم منیش هێندەم بەخشندەی لێبینی شەرمم کرد خانوەکەی پەسەند بکەم بۆیە وتم نە سبەینێ ئەیگوێزمەوە بۆ ماڵی خۆم ئەمجا برایمی مەهدی ڕووی کردە خەلیفە مەمونەوتی بەسەری تۆ هێندە جیازی لەگەڵدا نردبوو کە خانوەکە نەیەگرت دواتر خوا ئەم مناڵی پێدام کە لە خزمەتدایە خەلیفە مەمون سەری لە بەخشندەی ئەو پیاوە سوورما بۆیە هەر بەو شەوە نردێ شوێن ئەو بازرگانە کە هێنان خەلیفە لای خۆی و داینا و زۆر ڕێزی گرت ئەمجا کردیە هاوڕێ نزیکی خۆی شەوی سێ سەد و چل. چیرۆکی بڕینەوەی ژنە خێرخوازەکە. شەهرەزاد وتیە جێرنەوە یەکێک لە پاشاکان فەرمان دەرەکا بۆ دانیشتوان هەر کەسێ خێر بکات دەستی ئەبرینەوە ئیدی لەو ڕۆژەو کەس نەیەوێرا خێر بکە وا ڕێکەوت سوالکەرێک پەنای هێنا بۆ ژنێک وتی، خێرم پێ بکە، خەریکە لە برسان ئەمرم. ژنەش وتی، ئاخر ناوێرم خێرت پێ بکەم، چونکە پاشامان فەرمانی شاهانەی دەرکردووە، هەر کەسێ خێر بکا، دەستی ئەبڕنەوە. سواڵکەرەکەش زۆر پاڕایەوە، ژنەکە خۆی پێ نەگیرا و دوو نانی دایە. هەواڵەکە گەیشتەوە بە پاشای مەملەکەت، ئەویش ناردیە شوێنی، فەرمانی دا دەستیان بڕی و ناردیانەوە ماڵی خۆی. دوای ماوەیەک پاشا داوای لە دایکی کرد کە ژنی بۆ بهێنێت دایکی پێیوت کوڕە شیرینەکەم کیژێکی جوان دراوسێمانە بەڵام ئەیبێکی گەورەی هەیە پاشا پرسی ئەیبەکەی چییە؟ دایکیشی لە وەڵام داوتی هەردوو دەستی بڕاوە ئەوێژوو تێمەوێت بیبینم کیژیان بۆ هێنا تاکو بیبینێ کیژەش هەر ئەوە بوو کە خێرەکەی کردبوو لە تۆڵەی ئەو دوونانەدا کە کردبووی بەخێر بە برسیە هەردوو دەستیان بڕی بووە کیژانی دەوروبەری حەسوودیان پێبرد بۆیە نامێکە نرد بۆ پاشا و پیانوت ئەو کیژە ناتەواو و بەدڕەوشتە پاشایش نامێکی نرد بۆ دایکی پێیوت ئەو کیژە بباتە بیابان و لەوێ بەری بدات و بگەڕێتەوە دایکیشی مەقسەی کرد کیژەش زۆر گریا بۆ لێ قەمانی خۆی دوای کەمێک ڕۆشتن تینووی بوو چووە سەر جۆگە ئاوێک و تێری خواردەوە ئەم جا کەوتەڕێ زۆر بۆ خۆی لاوانەوە دواتر دوو پیاوی لەو بیابانە دابینی پیانوت بۆ ئەگری ئەوێژووتی بۆ داماوی خۆم وتیان حەزەکەی هەردوو دەستت چاک بکەینەوە ئەویش وتی زۆر زۆر لەخوا پاڕانەوە دەستەکانی وە خۆی لێ هاتەوە ئەم جا پیانوت ئێمە ئەو دوونانین کە کردتە خێر و لە حەقیدا دەستەکانت بڕە بۆیە سوپاسی خوا بکە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. ڕۆژانەش تەچنن ئەم پیاوە خواناسایی باتە بازار و بۆیانە فرۆشێت و بە پارەکەی زەخیرە و خواردنیان بۆ کرێت لەگەڵ لۆکەدا تا کوشتی تر بچن و ڕۆژی دواتر ئەیان باتەوە بازار و بەو شێوێ ئەژین ڕۆژێکیان لە ڕێی بازاردا ناسیاوێکی یەبینێ کە دوای کەمێ قسەکردن هاوڕێکە یەکەوێتە باسی هەژاری خۆی لای خواناسەکە و زۆر ئەکڕوزێتەوە کابرای خواناس زۆر بەزەی پیادێتەوە و پارێشتە چنراوەکانی پێ بەخشێ کە ئەگەڕێتەوە ماڵ لێ پرسن کوا ڕۆزی و بژێوی سبەی نێمان ئەویش بۆی جێڕانەوە کە هاوڕێکی ناسیاوی لە ڕێی بازار بینیوە هێندە کڕوزاوەتەوە میش پارەی ئەو ڕۆژەی پێداوە ئەوانیش کردیانە دەنگە دەنگ وتیان جاچی بکەین بیریان زۆر کردەوە دواتر حەوجۆشێک و تەشتێکیان هەبوو لە ماڵدا دایانە دەست کابرا وتیان بڕۆ ئەمانە بفرۆشە و بە پارەکەی لۆکە و خواردەمەنیمان بۆ بێنەوە ئەوی شتەکانی بردە بازار بەڵام هەرچێکی کرد کەس لێی نەکڕی دوای کابراایەکی بینی ماسیەکی پێ بوو کە کۆن ببوو کەس لێی نەکڕی بوو کابرا بەخوا ناسەکەی وت سەیرێکی ماسیان کرد ئەمجا بردیان و ورگیان دڕی مرواریەکیان لە سکی ماسیەکەدا دۆزیەوە بە کابرایان وت ئەوێژوتی سەیری ماسیەکە بکەن ئەگەر سکی کونکرا بوو ئەوە مرواریەکە هی بژێوی ئێمە نییە گەر وەرگی کون نەبوو ئەوە بژێوی خۆمانە خوا بۆی نردوین ئەوانیش کە ورتر سەیریان کرد بینیان سکی ماسیەکە کون نییە بۆ سبینێ بەیانی بردی و پیشانی ئەو هاوڕیانەیدا کە زێرناز بوون یەکێکیان وتی فلان ئەم مروارە لەکوێ بوو ئەوژوتی ڕۆزی خویە پێم دراوە ئەمجا هاوڕێکەی وتی، ئەم مروارییە هەزار دینار دێنێ و ئامادەم پارەکەت هەر ئێستا بدەمێ، بەڵام هاوڕێیەکم هەیە زێڕنگەرێکی دەوڵەمەند و شارەزایە بیبە بۆ ئەو زیاترت ئەداتێ. کابرای خواناز مروارییەکەی برد و ڕۆشتە لای زێڕنگەرەکەی تر. زێڕنگەرەکە پێی وت، مروارییەکەت هەر بایی حەفتا هەزار دینارە. کابرای خواناز پارەکەی خستە جوێنیەکەی و حەماڵی بۆ هێنا و، شوێن خۆی خست لە ڕێگا سوالکەرێک هاتە سڕ ڕێگای وتی لەو ڕۆزی خوای پێتە بێبەش مەکە خواناز بزێ گرتی وتی دوێنێم کاتانە وەک تۆ هەژار بووم ئێستاش فەرم و نیوەی بۆ تۆ کابرای سوالکەری ژووتی پارێ خۆت بۆ خۆت من لەلایەن خواوە بۆ لای تۆنێراوم و تاقیم کردیتەوە کابرای خواناز وتی کەوا بوو سوپاس بۆخوا ئیدی خۆی و خێزانەکەی شاد و بەختیار تەمەنیان بەسەر برد شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو شەهرەزاد وتی ئەگێڕنەوە کە ئەبوو حەسانی زیاد گێڕاوێتێ و وتوێتی ساڵێکیان زۆر دەست کورت بووم بازاڕ و دووکانم کز بوو ڕۆزیم لە تاریکی دابوو هەرچەندمە کرد و ئەکۆشا هیچم بۆ نەکرا ڕۆژێکیان کە کز و خەمبار لە ماڵەوە لی دانیشت بووم مناڵێکم هاتە ژوور وتی پیاوێک لە دەرگای داو ئەیەوێ بتبینێ منیش وتم بیهێنە ژوورەوە کە هات سڵاوی کرد و بەخێرم هێنا ئەم جاوتی بۆ کارێک هاتووم منیش وتم لە خزمەتت دام وتی ئەمەوێت بچم بۆ حەج و ئەم زێڕ و زی و دههزار دینارم هەیە و ئەمەوێت بە تۆی بسپێرم ئەگەر لەگەڵ کاروانی حاجیان دەهاتمەوە ئەوە سامان و پارەهی خۆمە ئەگەریش کاروان گەڕای و منیان لەگەڵ نەبووم ئەوە لە ڕێی حەج مردوم و ئەم سپاردەی زێڕ و پارێم بۆ خۆت و گردنت ئازادێ منی ژوتم بە دڵی تۆ خوایار بێ تورەکێکی دەرهێنا منیش بە مناڵەکەم وت بڕۆ تەرازوم بۆ بێنە منیش لە بەرچاوی خۆی زێڕەکەم بۆ کێشا سامانەکەی جێهێشت و خواحافیزی کرد و ڕۆیشت ئیدی ڕۆژی دواتر قەرز و قۆڵی خەڵکیم لێدایەوە و ئەوی مایەوە خستمە کاس پێوتم تا ئەو ئەگەڕێتەوە خوا گەورەیە دوای ئەو ڕۆژە مناڵە هاتە ژوورەوتی پیاوە خۆراسانیەکە لە بەر دەرگا وەستاوە وتم بیهێنە ژوورەوە کە هات سلاوی کردو لی دانیشت دواتروتی کە دوێنێ سپار دەکەم دایە تۆ بە نیاز بووم بچم بۆ حەج کە چیەمڕۆ هەواڵی مردنی باوکمیان پێدام ناچار ئەبێ حەجەکەم بخەمە ساڵی داهاتوو جا بەڵکو زێڕ و پارە سپار دەکەم بێ زەحمت بدەرەوە کە ئەمەم بیست پەژارەیەکی زۆر دایگرتم کە بڕوا ناکەم کەس خەم و پەژارەی وای خوارد بێ هێندە سەراسی مەبووم نەمەزانی چۆن وەڵامی بدەمەوە خوایە گەر نکۆڵی لێ بکەم نابێ چونکە سوێندم بۆ خواردە بوو ڕسوای ڕۆژی دوایی ئەبووم ئەگەر ڕاستەکەی پێ بڵێم کە قەرزم لێداوەتەوە و پارەکەم خستوتە کاسپیەوە ئەوە ڕەنگە بیکاتە هەرا و ڕسوای شارەکەم بکە ئەمجا پێم وت خوا عفوت بکە خۆماڵی من هێندە تۆکمە نییە پارە و زێڕەکەی تۆی تیا هەڵبگرم منیش نردومە بۆ لای کەسێکی دی کەوابوو سبێنێ وەرە و بەڵکو و پارە و زێڕەکەت بۆ بجەرمەوە کە ڕۆیشت خەم و دڵە ڕاوکێداگرتم ئەو شەوە خەو نەچوە چاوانم ناچار مناڵەکەم بان کردوتم هێسترەکەم بۆ زیین بکە شەهرەزاد گێڕایەوە کابرا وتی ناچار چوومەوە سەر جێگەی خۆم بەڵام خەو نەچوە چاوانم ئەو شەوە چەند جارێک من ئەو مناڵم بان کرد و ئەو وتی هێشتا زووە تاکو ڕۆژ بووە ئەم جا هێسترەکەی بۆ ئامادەکردم سوار بووم بەڵام خۆشم نەمەزانی بۆ کوێ بچم ئیدی جڵەوی هێسترەکەم شل کرد ئەو بەرە ڕۆژڵاتی بەغدا ڕۆشت و منیش هەر بیرم بەلای ئەوە بوو کە کابرای خۆراسانی خاوەنی سپاردەکە هاتەوە چی پێ بڵێم درنگانێک کە بە ئاگا هاتمەوە چەند کەسێکم بە شوێنەوە بوو منیش لامدایە لاڕێ کە پێم گەشتن لیان پرسیم ماڵی ئەبوو حەسانی زیادیە زانی منیش وتم بەڵێ من ئەبوو حەسانم وتیان فەرمو میری مسلمانان ئێ ببینێ منیش شوێنیان کەوتم تا گەیاندمیانە کۆشکی خەلیفە مەمون ئەم جا بردمیانە ژوورەوە خەلیفە پرسی تۆچیت منی ژوتم یەکێکم لە هاوڕیانی ئەبوو یوسف شارەزای فەرموودەکانی پێغەمبەر دوردی خوای لێبێ وتی فەرم و چیرۆکی خۆتم بۆ بگێڕەوە منیش باسی لێ قەمانی خۆم بۆ کرد خەلی فەش پرسی تۆ چۆن بانگ ئەەکەن وتم ئەبوو حەسانی زیادی بانگ مەکەن وتی خوا لە ناوت بەرەم شەو بەهۆی جەنابتەوە خەو نەچوە چاوانم هەر کە ئەنوستم پێغەمبەر دردی خوای لێبێ ئەهاتە خەون موم ئەی فەرموو بە فریای ئەبوو حەسانی زیادی بکەوە منیش ڕاچەنیم و بە ئاگا هاتمەوە تۆم نەناسی تاکو فریاد بکەوم ناچار خەڵکێکی زۆرم بەم بەرەبەیانە بە ئاگا هێنای و نرد من تاکو تۆپ دۆزنەوە ئەمجا دە هزار درهەمی پێداموتی ئەوە بدەرەوە بە کابرای خوراسانی ئەمجا دەستی برد دە هزار درهەمی تریشی پێمدا وتی ئەمەشیان بکە دەزمایە و کاری پێوە بکە ئەمجا بیست هزار درهەمیشی پێمداوتی ئەمەشیان خۆتی پێ ئامادە بکە کە بۆ دەڕێکەوت و هاتێلام ئەتخەمە سەرکار ئەمجا گەڕامەوە ماڵ بەدڵێکی زۆر خۆشەوە نوێژی نیۆڕۆمە کرد کە کابرای خوراسانی هاتەوە ئەمجا فەرمۆم لێکرد و بردمە ژوورەوە تورکێکمدایە دەستی و پێموت ئەمەش سپار دەکەت براکەم کەچی سێرێکی پارە و تورەکەکەی کردوتی بەخوا براکەم ئەمە هەمان پارەکە و تورەکەکەی خۆم نییە ئەمجا پرسی هۆی ئەمە چییە؟ منیش بەسەرهاتەکەم بۆ جێڕایەوە ئەمجا کابرای خوراسانی دەستی کردە گریان و سوێندی خوارد بەو خویە گەر بە ڕاستگویانە یەکەم ڕۆژ بەخۆمت بوتایە گردنم ئازادە کردیت و نەمەهێشت ئەو هەموو خەموو ناڕەحەتێ بکێشی ئەمجا هەستاو خوا حافیزی کرد وتی، ئەم زێڕ و پارەیە بە من حەرام بێت و بۆ خۆت، لێی دا و ڕۆیشت. ئەمجا خۆم پۆشتە کرد و دەستم بە خۆمدا هێنایە و بەرەو کۆشکی خەلیفە مەئموون چووم. چاوەڕێم کرد تاکوو دەست و پێوەنەکانی هاتنە دەر و خەلیفە بەڕێ بکەن. کە چوومە سەرەڕێی، دانەوی و لە ژێر جبەکەیدا تاپۆی زەوییەکی زۆری ڕۆژاوای بەغدای دەرهێنا وتی، ئەوە فەرمانی بوون بە قازی تۆیە سای پێغەمبەر درودی خوای لێ بێ پارێزە هەندێک لە دەوروبەرەکەی سەریان لەم قسێ سوڕما کەماناکان لێپرسییم چیرۆکی خۆمم بۆ جێڕانەوە ئیدی ئەبوو حەسان تامرد قازی مزگەوتی ڕۆژاوای بەغدا بوو شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو